کتێب زۆر دڵسۆزتە. چ هێندەی خان دەوڵەمەند بی و چ فلسێکت نەبێ، کتێب ناپاکی لەگەڵ ناکا و تەفرەت نادا. هەنیە دابێنەوە سەر لاپەڕەکانی، هەموو دێڕێکی پڕ هەنگوینی حیکمەتە. بڕۆ لە عەشقی زانین بە. ئەگەر لەم هەنگوینە نەخۆیتەوە نە مێشکت تێراو دەبێ و نا بە ئامانج دەگەی. کتێب چەکی تۆیە. فڕێی مەدە. هاوڕێی دڵسۆزی تۆیە. چ بیشکێنی، چ پێی هەڵبڵێی، چ پشتگوێشی بخەی قەت لە تەنگانە ڕسوات ناکا. ببە برادەری زانین ماڵی دەوڵەمەندە بەخشیشی زۆرە باخچەی ڕازاوەیە تۆش مێوانێکی ئازیزی ئەم باخچەی بڕۆ بەری گێیوی بۆ خۆت بڕنە خەون و ژیانت بخەرە ناو کتێب شاعیر بێ پرس دەچێتە ناو دڵان هەرچیت لە دڵدایە بۆ شعری بدرکێنە وەڵامی هەموو شتێ. لە خەندەی سەر لێوی شیعر دەهێنا. کە شاعیرە لاوەکان شیعری خۆیان دەهێنایە لای باوکم، باوکم یەکەم جار تەماشای دەستخەتی دەکردن، ئینجا هەڵەکانی ڕاست دەکرد و خاڵبەندی دەچەسپاند. سەری بادەدا وەک ئەوەی بڵێ، فێربن بە ڕاستی بنووسن. هەندێک بە دوودڵییەوە باسی ئەوەیان دەکرد کە هۆمەری سەدەی بیستەم نەخوێندەوار بووە. باوکم وەڵامی هۆمەرە لاوەکەی دەدایەوە، دەیگوت، دەنا من نەمزانیوە. تا ئەمڕۆش زۆر هۆمەری وا لە داغستاندا هەن. باوکم لە بچووکترین هەڵەی زمانەوانی زۆر تووڕە دەبوو. کە شیعرێکی لە ڕۆژنامە چاپ بوو دیتی زۆری هەڵە تێکەوتووە ئەم شیعرەی لەسەر دانا. گۆرانییەکەم تووشی نەگبەتی خۆی هات، کتوپڕ لە جەژنی داغستانە بۆ ڕۆژنامەم نارد، کە دیتم دەتگوت هەرزنە، کوتراوە، دەتگوت لە ڕێگادا تۆ بسکوتیان کردووە. یان تووشی تاقمێ سەرخۆشی خوێڕی هاتووە. شاییان لەسەر پشتی دابەستووە، یان چۆتە سکۆتلاند، چۆتە مەیدانی شەڕە بۆکس، خۆی پێچاوەتەوە و بێبەشیان نەکردووە. لە چوارینەکانیانداوم، پشتیان شکاندووم، کەس لەمانایان ناگات. بۆ ئەوەی تەواوی کەن قامچی کێشیان کردووە گیانی تێدا نەماوە و ئاوزنگ دەدا ئەی کەلەی کلۆڵ ئەوەندە پۆر گوش و پێوەیە نایە تەژمار دانی پێدا دەنێم ئەم کارە کارێکی نابەجێە گۆرانیەکەم هیچ پەراسوی ساغی نەماوە بە دوو چاوی لێڵەوە دەڕوانیە وەک مستەوا بەرەڵای خۆمان کە لە بن داران پان بووەوە. ئەگەر لە یەک تاکە ژمارە دە قوربانی واتان هەبێ لە هەموو جێگایەک ناو دەردەکەن ئەی پاڵەوانانی هەڵەی چاپ بەڵام ڕەخنەی خۆیی دەتوانێ دەردەکە سووکتر بکا جا تکایە تکایە ئەم شعرەیشم بۆ بڵاو بکەنەوە. باوکم هەموو ئەوانەی کە ناسیویانە هەریەکە بیروڕای خۆی دەرهەق هەبووە، بێگومان باوکم زەوی دەکێڵا و درونەی دەکرد و قرشەی لە عارەبانە باردەکرد و ئەسپەکانی ئالیک دەدا و سواریان دەبوو، بەڵام من دەبینم تەنیا کتێبی بەدەستەوەیە. بە هەموو دەمێک کتێبەکەی وا دەگرت دەتگوت چۆلەکەیە و دەترسێ نەوەک لە شەققەی باڵ بدا، ئەگەر چی پێی خۆش بوو مێوانی بێ، بەڵام کە یەکێ بهاتایە و لە خوێندنەوەی بکردایە زۆر پەس دەبوو. دەتگوت نوێژێکی پیرۆز و بەنرخیان لێ بڕیوە. ئەو کاتەی کە باوکم دەیخوێندەوە دایکم لەسەر پەنجەی پێ هاتوچۆی دەکرد و پەنجەی بۆ لێوەکانی بەرز دەکردەوە وای لێ دەکردین بە چپە بدوێین. گاڵە مەکەن باوە ئیش دەکا ئیش. ڕاستی دەکرد نووسەر ئیشی خوێندنەوەیە. دایکم جاروبار خۆیشی سەری لە ژوورێ هەڵدەکێشا بۆ ئەوەی بزانێ نەوەک باوکم شتێکی پێ بوێ بۆی هەبوو مەرەکەبی لە کورتی بدایە دایکم سەرنجێکی تیژی لە مەرەکەبدانەکەی دەدا و قەت لێ نەدەگەڕا چک ببێ ئەگەر ژیانی باوکم دوو ڕۆژی خۆشی تێدا بووێ سەبارەت بە کتێب بووە ئەگەر ژیانی باوکم دوو ڕۆژی ناخۆشی تێدا بووێ هەر سەبارەت بە تێبووە. ئەو کتێبانەی دەیخوێندنەوە و ئەوانەی دەینووسین. خەلکی داوای هەر شتێکیان لێ بکردایە دەستی بە ڕووەوە نەدەنان. بەلایەوە درۆیەکی زل و تاوانێکی گەورە بوو ئەگەر شتێکی هەبێ و بڵێن نیەتم. بەڵام ئەگەر کتێبێکی نازداریان لێ بخواستایە زۆر پێی تێک دەچوو. کتێبەکەی دەکەوتە بەردەستان کەچی باوکم هەر دەستی بۆ درێژ دەکرد. ئەگەر کتێبەکە تا ماوەیەکی زۆر نەگەڕابەوە باوکم بۆ کتێبخوازەکەی دەنووسی زۆر غەریبی ئەو کۆنە برادەرم دەکەم کە تۆ لەگەڵ خۆتا بردن ئەرێ ئەرێ بیر لە هاتنەوە ناکات باوکم تا قەبرای حەفت خوشکان بوو زوو هەتی و کەوتن باوکم بە منداڵی گوندی خۆیانی بەجێ هێشت چونکە ئەو مامەی هەتیوەکانی بەخێو دەکرد هەمزەی لە جێگایەکی دی خستە مەدرەسەوە، دەیگوت، ئەقڵ و حیکمەت لە گوندی گەورەدا زیاترە. لەو کاتە بەدوا باوکم دێ بە دێ دەگەڕا. دوو بوخچەی بەسەر شانە و یەکێ کتێبی تێدا بوو ئەوی دی ئارینۆک. باوکم کە هاتەوە سامانێکی زۆری هێنایەوە. لەو گەڕانەدا لە زانیاریی زۆر دەوڵەمەند بوو لە گۆدێکانی دێدا پێیان گوت، ئەگەر بەهرە و زانینت لە گالیسکەیەک بکرێت دوور دەڕۆی ڕاستیان دەکرد باوکم ناوێکی باشی دەرکردووە و زۆر دێڕە شاری بوونەتە پەند باوکم زۆری بۆ گەوران و منداڵان نووسی بۆ ئەوانەی تازە دێنە دنیاوە و بۆ ئەوانەی ماڵاوایی لێ دەکەن شعر و شانۆگەری و داستان و چیرۆکی نووسی. دەسخەتی ڕێک و ڕەوان بوو، زمانەکەیشی هەروا بوو. هەمزە کەلاو بوو. ئەوانەی دەیانزانی خەتی خۆشە داوایان لێ دەکرد دۆکەمێنت و بڕیاری گرنگیان بۆ ڕوونووس بکات. کە ئاڕاستەی هەموو ڕەمەکی خەڵک دەکرا باوکم بە زۆر ئەلف و بێی جۆر بە جۆری دەنووسی، بە عارەبی و بە لاتینی و بە ڕووسی، لە ڕاستەوە بۆ چەپە و لە چەپەوە بۆ ڕاستەی دەنووسی لێیان پرسی بۆچی لە چەپەوە؟ بۆ ڕاستە دەنووسی؟ گوتی، دڵ و ئیلهام لە لای چەپەیە، هەر شتێکی بەلامانەوە ئازیز بێ توند بە لای چەپەی سنگمانەوە دەیقڕیسێنین. ئەدی بۆ لە ڕاستەوە بۆ چەپە دەنووسی؟ باوکم گوتی، پیاو هێزی لە ڕاستەدایە، لە دەستی ڕاستەدایە، تۆ تەنیا بە چاوی ڕاستە سێرە لە نیشانە هەڵدەگری. بێگومان ئەمە نوکتە بوو، بەڵام فێربوونی ئەو هەموو ئەلفوبێیە جۆر بە جۆرە نوکتە نەبوو. ڕاستە باوکم هەمیشە شعرەکانی بە زمانی زگ ماجی ئاڤاری دەنووسی، بەڵام هەندێ شعری بە عارەبیش دەنووسی. ئەمانە بە گشتی شعری زۆر تایبەتی بوون. لە ماڵێ کەسمان پێی نەدەخوێندرایەوە، بەڵام زۆر کەم بوون. هەمزە لە بنەڕەتدا دژی ئەم جۆرە شعرانە بوو، دەیگوت شعر نابێ بە جۆرێکی وا بێ کە دایک و کچ و خوشک پێیان نەخوێندرێتەوە. ڕاستی قەت حەز لەو فیلمانە ناکەم کە ناشێ منداڵی لە شازدە ساڵ بەرەو ژێر بیان بینن. باوکم خەتی عارەبی لە هەموو خەتەکانی دی زیاتر بەکار دەهێنا. پیتەکان و شێوەی پیتەکان و جوانی پیتەکانی خۆش دەویست. لە نووسینی شەڕ پەست دەبوو. جارێکیان نامەیەکی لە برادەرێکی دێرین بۆ هات بە عارەبییەکی ناڕێک نووسرابوو ئەویش بەگاڵتەوە بۆی نووسی، پی تێکرد، دەهۆڵێکی دڕاوە و خاڵی ناوی کەرپووچێکی گرانە، پیتێکی ترت کەلاوەی بێ ساپیتەیە و تەنیا کۆڵەکەکانی بە پێوە ماون، ئەم پیتە کڵۆڵەش لە بن بەردی زل ورد و خاش بووە، پێم بڵێ چۆن ئەم بارە قورسەت لێ ناوە؟ پیتێکی دیشت تەپڵەی تا سەر برۆیان هاتووە، هەر دێڕێکت لاپەڕەیەکی داگرتووە، رێوە لە باتی قەڵەم بە چڕنووکی پشیلەت نووسیوە، پیتت وەکوو درەختێکی چل بڵاو وایە، لاپەڕەت وەکوو دارستانێکە ڕەشەبا لێی دابێ و کەوتبێتە بەر تەنووری دارکەران، سەیرە ئەم نووسینە لە کوێ فێر بووی؟ ئەو کاتە زۆر کەس بەم شیعرە تووڕە بوون. هەندێک بۆیە تووڕە بوون چونکە باش تێی نەگەیشتن و هەندێکی دیش چونکە زۆر زۆر باش تێی گەیشتن. هەندێ وا تێدەگەیشتن هەمزە گاڵتە بە پیتە عارەبیە شڕەکان ناکا بەڵکو گاڵتە بە نووسینی عارەبی دەکا بەڵام باوکم بە بیری دا نەدا هەر ڕەخنە لە ئەلفوبێیەکی وا بگرێ بەردی دەهاویشتە باخچەی ئەو کەسانەی کە لە کەمتەرخەمی دا فەوتا بوویان ئەوانەی گوێیان پێ نەدەدا بە گشتی قەت قسەیەکی خراپی بە هیچ ئەلفوبێیەک نەدەگوت ئەوەی وایشی بکردایە بە سەریدا دەڕۆیشت باوکم دەیگوت، ڕاستە عارەب پەلاماری داغستانیان دا بەڵام نابێ نووسین و کتێبی عارەبی سەبارەت بەمە لۆمەی بێتە سەر. پاش شێوکردن گوندیەکە بە زۆری لە سەربانی خانووی ئێمە کڕدەبوونەوە و باوکم چیرۆکی بە تامی بۆ دەگێڕانەوەیان شعری بۆ دەخوێندنەوە. شعری عارەبی جووت ئاواز هەڵدەڕژا. باوکم ڕووسی نەدەزانی، دەبا بە عارەبی چی خەف و لێو تۆلستۆی بخوێنێتەوە. ئەو کاتە چیاییەکان هیچیان دەرهەق ئەوانم نەدەزانی. باوکم چی خەفی لە هەمووان خۆشتر دەویست بە تایبەت چیرۆکی مارگوی دۆکی کە زۆر جار خوێندنەوەی دووپات دەکردەوە. بە گشتی زمانی عارەبی زۆر بڵاو بوو، هەندێک بۆیە بە عارەبی دەیاننووسی چونکە داغستان هیچ زمانی نووسراوی خۆی نەبوو، هەندێکی دی چونکە وا تێدەگەیشتن عارەبی لە زمانەکانی داغستان ڕەوانتر و بە پیت و بەرەکەتترە. هەموو فەرمانێکی میری هەر بە عارەبی دەنووسرا. هەروەها نووسراوی سەر بەردە کێلان باوکم باش دەیتوانی بیانخوێنێتەوە مانایان. لێکبداتەوە. جا ئەو سەردەمە هات کە زمانی عارەبی بوو بە پاشماوەیەکی بۆرژوازی سەردەم تێپەڕی و ئەوانەی بە عارەبی دەیان نووسی دەیان خوێندەوە کەوتنە ئازارەوە هەروەها کتێبی عارەبیش سەراپای ئەو کتێبخانانەی کە بە کوڵەمەرگی لەلایەن ڕۆشن بیرە داغستانیەکانی وەکو علی بەکتاخۆگۆدی و جەلال کۆرماسۆڤ کۆکرابوونەوە لە ناو چوون. جەلال لە سۆربۆن خوێندبووی. دوازدە زمانی دەزانی و برادەری ئاناتۆڵ فرانز بوو. زۆر کۆنە کتێبی لە گوندە شاخاوییەکان کۆکردەوە. بە چەک و ئەسپ و ماگا و دواییش بە چنگ ئاردێک و پارچە کوتاڵێک دەیکڕی. گەلێ دەستنووسیش بن گووم بوون. بەڕاستی زیانێکی تاڵە و تۆڵەی نابێتەوە. کتێبی ئازارخوردەی داغستان تۆ بە زۆر دەستخەت. بە زۆر زمان نووسرابووی بۆیە تۆیان نووسی چونکە دەبووە بنووسن زۆر لە خۆبردووانە نووسیان چاویان لە پاداش نەبوو ئەو کتێبەش لەلایەن شۆڕشەوە بڵاوکرایەوە ڕۆژنامەی چیایی سوور دەرچوو پاشان بوو بە چیایی و ئینجا چیایی بەلشەفی ئەم ڕۆژنامەیە بوو کە یەکەم جار شعرەکانی باوکمی بڵاو کردەوە چەند ساڵ بوو باوکم نەک هەر لەم ڕۆژنامەیەدا دەینوسی بگرە سکرتێریشی بوو ئەو حەلە پێم سیر بوو چۆن شعرەکانی واز و چاپ دەبوون سیرەکەش لەوەدا بوو ئەوەی ئەم ڕۆدەندی دەینوسێتەوە بۆ بەیانی چاپ دەبوو پاشان شعرەکانی کۆ دەکرانەوە دەکرانە کتێب هەموو ژیانی باوکم هەموو بەرهەمەکانی چوار بەرگی ئەستوور بوو. باوکم لە ژوورەکەی خۆیدا مرد. لەناو کتێبەکانی، لە تەک قەڵەمپاندان و قەڵەمڕەش، لە تەک کاغەزی نووسراو و نەنووسراو کە ماوەی نەمابوو بیاننووسێ. باشە ئەوانەی دی؟ بۆی تەواو دەکەن داغستان دەخوێنێ داغستان دەخوێنێتەوە داغستان دەنووسێ ئێستا پێتان دەڵێم من خۆم چۆنم خوێن یان ورتر بڵێم چۆنیان پێ خوێندم ئەو حەلە تەمەنم پێ ساڵان بوو سەراپای داغستان لەسەر کورسی خوێندن دانیشتم. قوتابخانەی گشتی و قوتابخانەی هونەری یەک لە دوای یەک دەرکرانەوە پیر و منداڵ ژن و پیا و هەموو دەیان خوێن هەڵمەتی نەهێشتنی نەخوێندەواری بوو هەڵمەتی ڕۆشنبیری بوو یەکەم سیپاری خۆم لە یادە یەکەم دەفتەرم لە بیرە کە باوکم بۆی کڕی باوکم خۆیشی لە گوندان دەگەڕا و خەلکی هان دەدا بچنە بەر خوێندن. یەکەم ئەلف و بێمان بە دەرکەوت باوکم پێشوازیەکی گەرمی کرد. هەمیشە بە قوڵی هەستی دەکرد کە بێبەش بوونمان لە زمانێکی نووسراوەوە داغستان لە ڕۆشنبیری گەورەی ڕووسیا دادەبرێن دەیگوت داغستان پارچەیەکی وڵاتی گەورەمانە، دەبێ بیناسین، کتێبی ژیانی بخوێنینەوە، دەستخەتەکەی لێک بدەین. ڕێگای نوێ. ڕووناکی نوێ، گەلی نوێ. ئەمانە درووشمی ئەو سەردەمە بوون. باوکم منداڵەکانی خۆی نارد بە دەم بانگەوازی ڕۆژی نوێوە بچن. نوێیەکە بە ئاسانی ڕێچکەی خۆی پێ نەدەشکا. زۆر کەس بەردیان بەسەردا بەردایەوە. زۆر پەنجەرەی قوتابخانەکانی زوو شکێنران. دوژمنانی خوێندەواری دەیانگوت ئەوە چ جۆرە دونیایەکە؟ شوان کتێبان بخوێننەوە. پاشەوان فێرە دەرس بن. ئەوانە دەبێ پەز بلەوەڕێن و گەنم بهاڕن. شتی خراپتریشە. لەبیرمە گوللەیەکیان لە مامۆستا گرت و بە نەخشەی سەر دیوارەکە کەوت. باوکم گوتی، ئەو پیاو کوژە وەخت بوو بەو گوللەیە دونیا بریندار بکات. لەو ساڵانەی زوودا لەگەلێ دێدا هەوڵیان دەدا فێرکردنی نوێ لەگەڵ فێرکردنی کۆنی ئاینی بەیەکەوە ببەستنەوە. جاری وا هەبوو هەردووک تێکەڵ دەکران. زەحمەت بوو بزانی دووکان لە کوێیە و بازار لە کوێیە. عەلی لە کوێیە و عومەر لە کوێیە؟ برا گەورەکانم چوونە قوتابخانەی لاوانی کۆمۆنیست. من بەخیلیم پێ دەبردن. بەڵام دڵی خۆم بەوە دەدایەوە هەموو ڕۆژێ بە تاسەوە چاوەڕوانم دەکردن بگەڕێنەوە. زۆر تەنگاو بووم دەست بە خوێندن بکەم بەڵام هێشتا هەفت ساڵم تەواو نەکرد. پاشان قوتابخانەیەک لە گوندەکەماندا بۆ ئەو کەسانە کرایەوە کە نەیان دەویست منداڵیان بنێنە قەڵای خونزاخ. ئەم قوتابخانەیە نیمچە ئاینی بوو پێیان دەگوت قوتابخانەی حەسەن حەسەن پیاوێکی باش و میهرەبان بوو بیروباوەڕی سەیری هەبوو لەو بڕوایەدا بوو دەبێ شتی کۆن و نوێ پێکەوە ببەسترێتەوە هەرخوا دەزانێ چۆنی توانی بوو لە مێشکی خۆیدا بەیەکەوە بیان بەستێتەوە لە یەک کاتە کۆمسومۆڵی دێک مەلای دێشی دی بوو ئەنجامی ئەم کارەش هێندە بزر نییە لە مەلایەتی دەرکرا چونکە لە کۆمسۆمۆڵ بوو لە کۆمسۆمۆڵیش وەدەنرا چونکە مەلا بوو لە شەڕی نیشتیمانیدا پارتیزانی سوور بوو ئەم پیاو بوو کە چارەنووس کردی بە یەکەمین مامۆستای من جا لەبەر ئەوەی گوناح نییە پیاو کەمێ باسی یەکەم مامۆستای خۆی بکات سێ کورتە چیرۆک دەگێڕمەوە کە وێنەیەکی ئەم پیاوە پیشان دەدەن. یەکەم، حەسەن و بەندی. جارێکیان پارتیزانەکان سەربازێکی دژی شۆڕشیان بە دیل گرت. دەبوو ڕەوانەی بارەگای موسلیم عەتاییڤی بکەن و ئەم کارەیان بە حەسەن سپارد. لە سەرەتاوە ئیش باش ڕۆیشت، بەڵام کە وەختی نوێژ داهات، حەسەن لەسەر گۆمێک وەستا و دیلەکەی لە تەنیشت خۆی لەسەر بەردێک دانا و دەستی بە نوێژ کرد. دیلە تکای لێ کرد دەستی بکاتەوە بۆ ئەوەی ئەویش بتوانێ نوێژەکەی بە چاکی بکات. حەسەن شاشما. تۆ نوێژێ بۆ چییە تۆ سەر بە قڕاڵی هەرچەندە نوێژ بکەی عینی شتە هەر دەچیتە دۆزەخ ئەویش گوتی هەر هیچ نەبێ موسڵمانم بکەمە بەردەستی موسلیم عتایب لەسرم باز نادا یەکسەر بە دیوارەوەم هەڵدەواسێکەوەتە لێم گەڕێت دو نوێژم بکەم حەسەن دەستی دیلەکەی کردەوە گوتی سیرکە تۆ جوێنت بە هێزی سۆڤێتی دەدا، دەتگوت لێ ناگەڕێ موسوڵمان بڕوا بە خوا بێنن، فەرموو تا حەز دەکەی نوێژ بکە. ئینجا حەسەن زۆر لە نوێژەکەیدا نوقم بوو کە سەلامی دایەوە دیتی بەندییەکەی هەڵاتووە. بە تووڕەیی نەڕاندی، سوێندم بە خوا و بە شۆڕش دەبێ بتگرمەوە. لە کێلگەیەکدا کابرای دۆزییەوە چۆنی پێ سپێردرا بوو، ئاوا گەیاندییە بارەگا. دووەم، نوێژ و گۆرانی. لە ساڵانی سەرەتای هێزی سۆڤێتدا حەسەن سکرتێری سۆڤێتی لادێ بوو. مۆری سۆڤێت بە ماوەیەکی کەم سووا و لووس بوو چونکە حەسەن دەستی لێ نەدەپاراست لە هەموو پارچە کاغەزێکی دەدا. ئەگەر مەسەلەیەکی گرنگ و ئاڵۆز بهاتایە گۆڕێ دەیگوت دەبێ پرس بە مەلا و بە لیژنەی ڕاپەڕاندنی ناوچە بکەم. هەوڵیدا ڕۆژی سانەوە، واتە پشوو بگۆڕێ و لە یەکشەمەوە بیکاتە هەینی. بەبێ کەمتەرخەمی باسی بڕیارەکانی لێپرسراوانی سۆڤێتی دەکرد و پڕوپاگەندەی بۆ دەکردن و بەجێشی دەگەیاندن. لە هەمان کاتیشا مزگەوتی دێی چاک کردەوە کە لە شەڕی نیشتیمانیدا کاول بوو. مزگەوت چاک کرایەوە و ڕۆژی کردنەوەی دەستنیشان کرا. دەق لەو کاتەیە تیپێکی گەورەی ڕۆشنبیری گەیشتە ناوچەکە نووسەر و هونەرمەند گۆیندە سازندەی تێدا بوو تیپەکە ڕەوانەی ئەو دەیە کرابوو کە حەسەن خۆی بۆ کردنەوەی مزگەوت ئامادا دەکرد میوانەکان بە خێراتنێکی گەرمیان لێکرا سوار سوارانێ و زۆرانێ و شەڕەکەڵە بابیان بۆ کردن ئەوانیش بەش بە حاڵی خۆیان وتاریان خوێندەوە باسی پلانی ئابووریان کرد و ئاهەنگێکی مۆسیقیان گەڕا لە گەرمەی ئاهەنگەکەدا بوون، مەلا چووە سەر ترۆپکی منارە و بانگی ئیماندارانەی مەغریبی دا. حەسەن هەستایەوە و ڕووی کردە میوانەکان، سوپاستان دەکەین کە گەورەتان کردین و لە ڕۆژێکی وا پیرۆز هاتن کە ڕۆژی کردنەوەی مزگەوتەکەمانە، سوپاس بۆ ئەم ئاهەنگەتان، ئێستاش ئێمە دەچینە نوێژێ. ئێوەش یان لە ئاهەنگەکەتانە بەردەوام بن یان بوەستن تا ئێمە دێنەوە یان لەگەڵ ئێمە وەرن کەیفی خۆتانە. خەلکی دێ هەندێک چوونە مزگەوت و هەندێک خۆیاندا پاش بۆەوەی گوێ لە گۆرانی تیپەکە ڕابگرن و هەندێکی دیش پێیان کەوتە پاش پێیان کەوتە پێش. ئەندامانی تیپەکەش پرزە بوون بەڵام لەو کاتەیە ئاراشیر و عمەر و قازی محەممەدی گۆرانی بێت لەگەڵ فاتیمەی گۆرانی بێژی لی لەسەر ئەو بانە دەرکەوتن کە کرابووە شانەوە. سێ پەپە خاو یەک دەسرۆ سێ پاندور و یەک تەپەڵ گۆرانیەکی نوێ دەزرنگایەوە لە شاخاندا دەنگی دایەوە گۆرانیەکە لەبارەی لێنینەوە بوو لەبارەی ئەستێرەی سوورەوە بوو لەبارەی داغستانی سوورەوە بوو. هەندێ لەوانەی نوێژیان دەکرد گۆرانیەکە ڕای کێشانە دەرەوە بۆ سەر جادە و هەندێکی دیش بە پێچەوانەوە ئاهەنگیان بەجێهێشت و چوونە مزگەفت ئەم چیرۆکە خۆشە تایێزاش لە گوندەکەی حەسەندا. دەگەڕێتەوە. هەمزە ساداسای باوکیشم لەگەڵ تیپەکەدا بوو کە منی لە پێش خۆی سواری خانەی زینی کردم. بەڵام ئەو کاتە هیچ فامم نەدەکرد. مێوانەکان وەکو دیاریەکی ماڵاوایی گرامافۆنێک و بڵندگۆیەکیان بۆ گوندەکە بەجێهێشت. سێیەم حەسەن و بڵندگۆ. نازانم بڕیاری کێ بوو لەوانەیە ی حەسەن بێ بەڵام ئەوەندە دەزانم بڵندگۆکە لە تەنیشت مزگەوتێ بە سەر ئەستوندەی تەلەفۆنەوە هەڵواسرابوو لە بەیانیەوە تا ئێوارێ دەنگی ڕادیۆ لە گوندی دەهات فیقە و گۆرانی دیدەوانەکان و مۆسیقا و قسە و ژاوەژاوی بە شاخەکانی ئەو دووبەرە دەگەهەندا هەندێ جار دەنگی مەلا بانگدانی سەر منارە و دەنگی ڕادیۆ تێکەڵ دەبوون و دەبووە هەراوهوریا و هیچی دی ڕۆژێکیان دەق ئەو کاتەی کە دەبووم مەلا لەسەر منارە بێتە دەرێ ڕادیۆ کپ بوو یەکێ بە مەفتوقی وایەری سەر ئەستۆندەکەی بڕی و کە ئیماندار نوێژیان تەواو کرد حەسەن بەسەر ئەستوندەکە هەڵگەڕا وایەرەکەی چاکردەوە و بڵندگۆکە کەوتەوە بڵاوکردنەوە. ڕۆژی پاشی دیسان لە هەمان کاتدا وەستا. کە لە نوێژی جەماعەت بوونەوە حەسەن یەکسەر چاکی کردەوە، ئەم بەزمە دەوامی کرد، هەموو ڕۆژێ دووبارە دەبووەوە، کە لە ئەنجامدا دەرکەوت حەسەن خۆی وایەرەکەی خراپ دەکرد، هەموو لا سەرسام بوون. حەسەن دوو هێزی تێدا لە جەنگدا بوو، نوێژ و گۆرانی. حەسەن هەوڵی دەدا لەگەڵ یەکتریان بگونجێنێ، لەو باوەڕەیا بوو دەبێ، قورعان و دەستوری سۆڤێتی لە یەک نزیک ببنەوە. لە مزگەفت کوڕ و کچی لە یەک مارە دەکرد و پاشان دەیبردنە بارەگای سۆڤێتی لادێ و تۆماری دەکرد. لە لێکۆڵینەوەی سروشدا رێگای تایبەتی خۆی هەبوو. دەوەستا و تەماشای ئەستێرەیەک یا شاخێکی دەکرد چەند سەعاتێک دەوەستا. ئەگەر بە ئیش بچووبایە شوێنێک داوای لە ژنەکەی دەکرد لە جێگاکەی بوەستێ. هەندێ جار داوای لە منداڵی وەکو ئێمەش دەکرد. لە قوتابخانەدا باسی تەنە ئاسمانییەکانی بۆ دەکردین. زۆر جار باسی بوومەلەرزە و مانگیران و ڕۆژگیران و ئاو هەستانی بۆ دەکردین و بە تامیشی دەخست بەڵام سەی لەوەدایە ئەم چیرۆکانم هیچ لە بیرنەوە. لە پرۆگرامی دەرزگوتنەوەدا هەموو شتێکی تێکەڵ و پێکەڵ بوو عربی و ڕوسی و لاتینی پیتی گەورەی عربی لەسەر شەپکە دارێک نەخش کرد و دەیکوت فێربن ئەم پیتانە نەخش بکەن. باوکتان بە درێژایی ژیان نووسین و خوێندنەوەیان بەم پیتانە بوو. ئینجا پیتی گەورەی ڕووسی نەخش دەکرد دەیگوت ئەمانە بخوێنن. باوکتان لە تەمەنی عەینەک لە چاوکردندا فێریان بوون بە کەڵکتان دێن. هەندێ جار دەقێکی دەداینە لەبەری بکەین و بە خۆی بۆ نوێژێ دەچووە مزگەوت. کاتێ پیتە عەرەبییەکانی پێ دەگوتین دارێکی پێ بوو. ئەگەر نەمانزانیایە یا خەمساردیمان بکردایە بەو دارە لی دەدا کاتە سەر ئەلفوبێ ڕووسی دەستی دایە ڕاستەیە بەم جۆرە ئێمە بە دار و ڕاستە فێر بووین من لەبەر شتێکی تر گرفتم بۆ پەیدا بوو ماڵمان لە تەنیشت مزگەفتێ بوو کۆڵانێکی تەسکمان بین تەنیا یەک شاقاڵ ئەو بیرە لە سەری دام کە لە سەر بانی خانووی خۆمانەوە بازم دەدایە سەر بانی مزگەفت، حەسەن لە سەر ئەوەت لێی دەدا، پاشان مزگەوتەکە داخرا و وەکوو یانەیەکی دێ لێ هات. من لە سەر بازدانی خۆم ڕۆیشتم و حەسەنیش لە سەر لێدانی من. باوکم زۆری پێ خۆش بوو، گوتی، کوڕم! خۆ تۆ، شێرە کڵۆل، نیت بە بازان بڕۆی. فێر فێر بە بەسەر زەوی دابڕ کە بوومە حەف ساڵان بازدانەکەم لە خۆ وەستا دەستم بە هاتوچۆ تاپانەکە بۆ قەڵایی خۆزنان هێشتا کەس خوێندنی تەواو نەکردبوو کە قوتابخانەی حەسەن داخن حەسەن خۆی چوو لە گەلە کێڵێکدا ئیشی دەکرد لەگەڵ کەرەستەکانیدا نردیانە مۆسکۆ بە پیشانگای کشتتوکاڵە لەوێ مەدالیایەکی هێنایەوە لە سنگەریشدا دووی دی دراویە. پاشی شەڕ هەمیشە دەیگوت، لە هەر شوێنێک بووبم سەرم چووبێ نوێژم نەچووە، وا نەبا چۆن بە سەلامەتی دەهاتمەوە. بە شێوەیەکی دی حەسەن هەمیشە هەر حەسەنەکەی جاران بوو. ئێستا خەریکە کەرەستە بۆ مێژووی خان سوراکانی ئاڤار کۆدەکاتەوە. ئەگەرچی شازیشە بەڵام هێشتا تەبیات بەرز و ئێسک پتەوە. هەموو جارێ کە دەچمەوە دێ. سەری لێ دەدەم چونکە یەکەمین مامۆستامە و چاکەی لەسەرمە و ڕێزی لێ دەنێم دووەمین مامۆستامم لە یادە ئەمجارە لە قوتابخانەیەکی ئاسایی بوو هەمیشە چیرۆکی درێژی لەبارەی خۆیەوە بۆ دەگێڕاینەوە ئێستا تێدەگەم کە مونچاوسینی ڕاستەقینەی ئاڤاری بوو هەموو وانەیەکی بم قسانە دەست پێ دەکرد باشە مناڵینە شتێکتان بۆ بگێڕمەوە کە بەسەر خۆم هاتووە ئێمەش هاوارمان دەکرد بەڵێ بەڵێ بۆمان بگێڕەوە بۆمان بگێڕەوە جارێکیان لە پردە پەتەکەی قۆپسۆی ئاواریدا دەپەڕیمەوە ورچێکی زەبەلاح لەو بەرەوە دەهات ئەستەم بوو بتوانین لێک تێ بپەڕی نەورچەکە ویستی ڕێگەی من بدا و نە منیش بەهێسترین ورج بوودی بێتم بەڵام لەگەڵ ئەمەشا توانیم بژیە چڕەکەی بگرم و فڕێی دەمە ناو ڕووبار. ئێمەش بەدەم بە شێوەی گوێمان لە چیرۆکە خەیاڵییەکەی مامۆستامان گرت. هەفتەی ڕابردوو چوومە دەرەوە بۆ سەر زەوی و دەستم بە زەوی کێڵان کرد. گاکانم جووتە گایەکی ملەوەز بوون. لە هیکەوە لە هەوت جار کێشان وەستان و لە شوێنی خۆیان چەقین. دەبێ چ قەوما بێ. تەماشام کرد و بینیم مار خۆیان لە گاسنەکان ئاڵاندەبوو نۆ بوون نۆ دویان بۆ کن دەستم هاتن هیچ سێ دوم لێن نەدەکرد دەمان چەکەم پەڵ کێشا و هەمووم کوشتن ئەوەندە خوێنە ڕژە هەموو زەویەکەی پارا و کردەوە بە شوێنەی جووتی خۆم تەواو کرد و گەڕامەوە ماڵێ بەڵام شتێک نەختێ هەراسانی کردم ئەگەر زەبیەکەم لە باتی گەنم ماری لێشین بوو چ بکەم چ ئەجا مامەستا دەیوت پێتان بڵێم چۆن ژنەکەی خۆمم هەڵگرت ئەو کاتە بوو کە لە دارستانی سون تیندا ڕاوی جەردە و ڕێگرانم نا خۆم لە ماڵی یەکێکیاندا کرد ئەو جەردەیە لە هەمویان منۆختر بوو خۆی پێدەرباز بوو بەڵام کچەکەی لەوێ بەجێهێشت کچە ئەوەندە جوان دەتگوت مانگە تەماشام کرد و تەماشای کردم ئاشکی یەک بووین فراند لە پشتە خۆم سواری زینم کرد و تێم تەقان لە ناکاو بینیم چل جەردەی ترسنۆک بە تەقلە کورد کەوتونەتە دوام هەریەکە خەنجەرێکی بە ددانی گرتە بوو دەستێکی شمشێر و دەستێکی دەمانچە بوو ڕوم تێکردن و نیشانم لێ هەڵگرتن و هەموم بەردانەوە سەراپای داغستان سەراپای ئەم چیرۆکە دەزانێت ڕۆژێکیان من و باسیری هاوڕێم لە کاتی وانەدا قسەمان دەکرد مامۆستا بە توندوتیژی پرسی بۆچی باش دانانیشن؟ ئەوە سەعاتەکە بەخۆم بە باسیری باسی چیتان دەکرد؟ دەمەتەقێمان بوو باسیر دەیگوت جارەکەی جەنابن لەسەر زەوی هەشت مارت کوشتووە من دەمگوت نە هەشدە بە باسیر بڵێ خە تۆ ڕاست دەکەی و ئەو بە هەڵەدا چوو. لەو کاتە بەدواوە دایک و باوکم پێیان سەیر بوو ئەگەر دەرسیشم ئامادە نەکردایە هەر یەکەمین پلەم وەردەگرت. مامۆستا خۆی پیاوێکی چاک بوو. بەڵام هەرگیز بۆ ماوەیەکی زۆر لە یەک شوێندا تۆتگەی نەدەگرت. ڕەوانەی گوندە دوورەکان کرا. ناردیانە سیلۆغ و ئەرا دەریخ، بەڵام لەوێش نەحەوایەوە. کەمێک پێش ئێستا لە یەکێتی نووسەراندا هاتە لام و داوای لێکردم کارێکی بۆ بدۆزینەوە. پێم گوت دەتەوێت چ ئیشێک بکەی یاداشتی شەڕم پێدەنووسێتەوە هەموو مارشاڵەکان برادەرم بوون هەندێکیان من لە مردن ڕزگارم کردن ئەیوانە بوو زۆر مامەسای جۆر بە جۆرم هەبوو ئەوەی یەکەم ئەوەی دووەم ئەوەی سێم بەڵام من هەمیشە خاتوو ڤێربە سیلیڤنای ڕووس بە یەکەم مامۆستای ڕاستەقینەی خۆم دەزانم ئەو بوو کە جوانی زمانی ڕووسی و گەورەیی ئەدەبی ڕووسی بۆ دەرخستم. زۆر مامۆستا لە ئامۆژگەی مامۆستایانی ئاڤاری و زۆر پڕۆفیسۆر لە مۆسکۆ لە ئامۆژگای ئەدەبدا هەبوون، مەنسوور گەیبەرکۆڤ و پۆسپلۆڤ محەمەد، لە ساتی وشیاریدا کە کتێبێکی نوێم دەردەچێ، هەردەم بەو ئومێدەم بەڵکو بشێ مامۆستایەکم بەسەری ڕابگات و بیخوێنێتەوە جا لە هەموو تاقیکردنەوەیەکی زمان یان ئەدەبی گریکی زیاتر دەشڵەژێم. چ بکەم ئەگەر ڕێی لە کتێبەکەم نەبێ؟ ئەگەر بێ نیوەچڵی واز لە خوێندنەوەی بێنێ و بڵێ ڕەسووڵ خراپی نووسیوە، دەبێ زۆر پەلەی کردبێ. ئەمە سەختترین تاقیکردنەوەی منە. داغستان. تۆش هەموو جۆرە مامۆستایەکت هەبوو حەسەن و مونچاوسینەکانی تایبەتی خۆت هەبوو هەندێک خۆیان بڕۆیان بەو شتە نەبوو فێریان کردی هەندێک تەفریان دایی هەندێک خۆیان بە هەڵەدا چوبوون بەڵام پاشان مامۆستایەکی گەورە دادپەروەر ئازا و میهرەبان هات ئەو مامۆستایە رووسیا بوو رووسیا یەکێتی سۆڤەت بوو شۆڕش بوو ژیانێکی نوێ، قوتابخانەیەکی نوێ، کتێبێکی نوێ. لە ڕۆژگاری کۆندا تاکە کەسێکی لادێ بیتوانایە شت بخوێنێتەوە مەلا بوو، ئێستا مەلا نەبێ هەموو کەس کتێب دەخوێنێتەوە. گەلێکی بچووک ژیانێکی گەورەی بەدەست هێناوە. زۆر کتێبی دی لەبارەی داغستانەوە دەنووسرێن دواییان نابڕێ. ئەگەر ئەو کتێبە زێڕین و جاویدانە تەنیا یەک لاپەڕەی تێدابێ کە من نووسیبم، زۆرم هەوەس پێ دێ من گۆرانی خۆم دەڵێم داغستانەکەم قبوڵی کرد داغستان هەرچی پێیان بەخشیوم با سەربەرزانە بەشی بکەین میدالیاکانم بە ترۆپکەکانت هەڵدەواسم سرودی مەزن و شعرت بۆ دەڵێم بەڵام تۆ تەنیابەتیەی دارستان و تەپڵەی ترۆپکی بەفر پۆشم پێ ببەخشم هەر ئەوەندە بوو ئێستا وەختی لێک جودابوونەوەمان وەکو گۆتەکە دەڵێ خوا پێکمان شاد بکاتەوە بەڵێ وەختی لێک جودا بوونەوەمانە خدا پێکمان شاد بکاتەوە. کۆتایی کتێبی دووەم ئەم کتێبە لە زۆر شوێندا نووسراوە لە گوندی تسادا لە مۆسکۆ لە مەحەشقەڵا لە دیلیژان و لە زۆر شاری دیش کەی دەستم بە نووسینەوە کرد لەبیرم نەماوە بەڵام لە 25 ئەیلولی 1970